ئەوێ، بۆیە خەڵکی بە ئاسانی نەیان ئەوت لا ئیلە ئیلا اللە لە مەککە، ئەیانزانی کە وتیان لا ئیلە ئیلا اللە ئەبێ واز بێنن لە هەموو بەرد و دار و بەشەر و بەقەر و قەمەرێ. ئەبێ واز بێنن لە هەمیر و لە هەموو بیر و باوەڕێک، لە هەموو بۆچوونێکی خراپ. ئەیانزانی مەعناکەی ئەوەیە. بۆیە بە زەحمەت ئەیانوت. بەس کە ئەیانوت دوایی پیاو بوون، مەرد بوون. شێر بوون لە بەرامبەر ئەو کەلیمەی کەوا وتبوویان، لا الە الا اللە محمد رسول اللە. خوا جل جلالە لە درێژایی مێژووی مرۆڤایەتیە زنجیرەیەک پێغەمبەری ناردووە سەلامی خوایان لەسەر بێ هەر زەمانێک بە گوێرەی پێویست کۆتا هەڵلقەی پێغەمبەرایەتی هاتە سەر ئەوەی کەوا لە 570 ساڵ دوای لەدایک بوونی عیسای کوڕی مەریەم سەلامی خوای لەسەر بێ پێغەمبەری کۆتا بنێرێ بۆ ئادەمیزاد بەگشتی محەمەدی کوڕی عەبدوڵای کوڕی عەبدولموتەلیب لە دایکبووی شاری مەکە خۆی و باو باپیرانی پشتا و پشت هەتا حەزرەتی ئیسماعیل و ئیبراهیم لەوێ ژیاوە لەوێ گەورە بۆ ئەم زاتە تا عمری ئەگاتە 25 ساڵ هاوسەرێک دێنێ خەدیجە کە ئامۆزای خۆیەتی کە عمری ئەبێ بە چل ساڵ و زەیت و هەروەها ئەوانەی کە بە دەوروبەریا بوون بێدەنگ دوایش ئەو دنکە دنکەی مسلمان بوون و ئیمانیان هێنا ئەیانزانی دوای سێ ساڵ ئیعلانی کرد کەوا خەڵکی نە من پێغەمەری خوام بۆ ئێوە سیانزە ساڵ لە مەکە بوو سێ ساڵ بە نهێنی و دە ساڵیشی بە ئاشکرا لەم دە ساڵەیە ئەوەی ئەوەی عەقڵ نەیبڕێ بە خۆی و بە یار و شوێنکەوتوانی کرا لە لایەن کەس و کار و خزمەکانیانەوە تەعزیبیان ئەدان برسیان ئەکردن هەڵیان ئەواسین ئەیان کوشتن بۆ چونکە نیشتمانیان فرۆشت بوو ناوەڵڵا چونکە دز و گەندەڵ بوون ناوەڵڵا چونکە پەیوەندیان بە بێگانەوە کرد بوو ناوەڵڵا بە رێگا زەحمەت ماوەیە لەوێ بوون قورەیش وازی نەیەنا پیاوی نار بیانهێنەوە بەڵام الحمدللە لەوێش رزگاریان بوو عەدلی پاشاکە وای کرد کەوا زوڵمیان لێ نەکرێ مانەوە تا مدەتێک پێغەمەری خوا صلی الله علیه وسلم خۆیشی بیری کردەوە هجرەتێکی کرد بۆ تایف کە دایکی یا بڵێن خاڵوانی لەوێ بوون وتی ئەڕۆمە لای ئەو خاڵوانە بەڵکو هاوکارییەکم بکەن، دەستبارێکم بدەن، بەڵام کە ڕۆشت زۆر نامەردانە هاتن بە دەمیەوە، قسەی ناشرینیان پێ وت، مناڵ و مەزنیان تێ بەردا، بەردبارانیان کرد و لە تایف دەریان کرد. بە دڵی شکاو، بە سەری خوێناوی، بە قاچی خوێناوی گەڕایەوە بەرەو مەککە. لە ڕێگا لەم کاتی خوێن هاتنە خوارەوە و لێدانە یەک کەس لەسەر دەستیا مسلمانە بێ عەداس کە باخەوانە بێ لای عوتبە و عوتەیبە ئیتر وازانێ دنیا هەمووی ئەوە ئەوە خوا بەندەیەکی ڕزگار کرد لەسەر دەستیا یێتەوە بۆ ناو مەکە ماوەیە تر لەوێ ئەبێ دوایی بە موسڵمانەکان ئەڵێ خوا ئیزن نەدا دوای سیانزە ساڵ ئەفەرمێ بڕۆن بۆ مەدینە خوای گەورە دیاری ئەکا شوێنەکە بڕۆن بۆ مەدینە هجرەتی پێغەمەری خوا بە خۆسەری نەبووە بەرنامە بووە نەخشە بووە بە ئەمریش بووە خوا ئەمری بۆ دیاری کردوە ڕۆی بۆ مەدینە ئەوانی هەموو نارد بۆ مەدینە خۆی و ئەبوو بەکر و حەزرەتی عەلی و چەند مسلمانێکی هەژار و پەکەوتە و نەخۆشمانەوە حەزرەتی ئەبوو بەکر و عەلیش خۆیان لێ ڕازی بێ لەسەر ئەمری پێغەمەری خوا مابوونەوە دوای ئەوە کە ئەوانی نارد چۆن نردنی چۆن ئەم سەحابانەی نرد بۆ مەدینە کێ لەوێ پێشوازیان بکا؟ کێ لەوێ خزمەتیان بکا؟ پێش ئەمە لە ماوەی ئەم سیانزە ساڵەی کە لە مەکەیە شەوان لە لە مینا کاتێ حاجیان بەداخەوە ئێستا حاجی ئەڵەی کلااو فڕکێنەیەەکە نازانێ حەجیانی چی نازانێ مەغزای حەت چییە؟ نازانێ بۆچی لە مینا ئەمێنەوە پێغەمەری خوا شەو صلى الله عليه وسلم دوای دوانزەی شەو کە خەڵکی زۆری ئەخەوت بە دزیەوە ئەڕۆشت بۆ ناو قافڵەکان بۆ ناو ئەو قافڵانەی کە لە دەرەوەی مەکە هاتبوون یەکە یەکە سڵاوی لێکردن لەگەڵ یانە قسەیە کرد ئێوە کێن لە کوێوە هاتوون بۆ ئیشە چێر و حەزەکەم بتان ناسم المهم ئەچوە لای ئەم ئەیو من پێغەمبەری خوام بۆ ئیمانم پێ نایەن کورە بڕۆ بابە بەڕێی خۆتەوە ئەڕۆی بۆ لای ئەو ئەڕۆی بۆ لای ئەو تەبان ئەوانەی هاتن مشریک بوون زۆرێکی ئەوانە بێدین بوون حەجیانە کرد عرەخۆر بوون ئەوانە کچیان زیندە بەچاڵە کرد حەجیشان نەکرد حەجی ماڵی خوار لە زمانی ئادەم و هەر بووە وانەزانی ئەوەی حەجی کریترەوە ئەولیایە و ئەوە تەواو نا ئەبێ حەجەکەی بیگۆڕێ ئەبێ نوێژەکەی بیگۆڕێ ئەبێ ڕۆژ و زەکاتەکەی بیگۆڕێ ئینجا ئیتر تەواوە شەوێکیان شەش کەس لە دەوری کۆبوونەوە پێڵن بەیعی عقبەی یەکەم قسەی بۆ کردن ئیمانیان پێێنا وادی لێوەرگتن کەوا هاوکاری بکەن یارمەتی بن و پشتگیری بکەن، گەڕانەوە بۆ مەدینە، ئەمانە ئەوسی بوون لە تایفەی ئەوس، گەڕانەوە بۆ مەدینە، ئەم شەش کەسە ئیشیان کرد لەوێ، کاریان کرد، پێغەمبەر یەکێکی لەگەڵا ناردن موسعەبی کوڕی عومەیر، بۆی بێ بە مامۆسایان ڕێنماییان بکا، هەتا ساڵی داهاتوو کاتی حەج هاتەوە، وەفدێکیان خستە ڕێ حەفتا و دوو پیاو و سێ ژن، هاتنەوە شەو پێغەمبەری خوا صلی وسلم هەر لە مینا لەو شوێنەی ڕەجمی شەیتانی لێکەی لەو شوێنەی تۆ خوا خواتە زوو نەجات و بێ بێیتەوە سعات دوانزەوەکی شەو پێغەمبەری خوا صلی وسلم لەگەڵ ئەمانە شخصی کرد بەیعەتی لێوەرگتن و ئیمانیان هێناو اینجا فەرمی لە ناو خۆتانە چەند عریفێکم بۆ هەڵبژێرن چەند کەسێک کە نوێنەرتان بێ دوانزە کەسیان هەڵبژارد فەرمی شەش دوانزەیی حەفتا و دوو هەر شەش کەسیان دایە دەستی یەکێک لەوانە فەرمی ئیتر ئێوە ئیشتان ئەوەیە و ئەرکتان ئەوەیە و ئەوانە گەڕانەوە بۆ مەدینە مەدینە وردە وردە خەریکە ماڵی نامێنێ مسلمانێکی تیا نەبێ هەمووی مسلمان نەبێ خوا ئیزنیدا پێغەمەریش کۆچ بکە پێغەمەری خوا کەوتە ڕێ 500 کیلۆمەتر بە پاس نە بە سەیارە نە بە پێ بە ترس، بە برسێتی، دوژمن بە دوایەوەتی، لەگەڵ ئەبو بەکری سدیق ئەکەونە ڕێ، خۆ هەموو ئەزان عەلی لە شوێنەکەی خۆیان بە جێ هێڵێ بۆ ئەوەی کەوا سەر لە کافران بشێوێنێ و ئەمانەتەکان بگێڕێتەوە. جێگەی خۆیەتی لێرە ئەوم لە بیر نەچێ پێغەمەری خوا ئەمانەتی قورەیشی لایە کە ئەیکوژن ئاڵتونی ئەوانی لایە سەنەدی ئەوانی لایە لای ئەو دایان ناو ئەیان زانی ڕاستگۆیە بەس ئیمانیان پێ نەهێنا وەختێ ئەڕوا نایبا نایفڕێنێ بەو کەسانە ئەڵێم ئەڵێن ئەما هی حکومەتە ها سیارەکانیان دزی لە ڕاپەڕینا هەرچی سەیارە بوو دزیان وتیان هی بەعسە لە کۆڕەوە دزی کرا لە دوو هەزار و سێ دزی کرا لە دوو هەزار و چوار دزی کرا تاڵانی کرا لە شەڕی حیزبەکانە تاڵانی کرا ئەم خەڵکەی پێڵێن مسلمان زۆرێکی تێکەوت حرامی بردە ماڵی خۆی سیارەی خەڵک ئاڵتونی خەڵک موبەڕیدەی خەڵک کتێبی خەڵک جانتای خەڵک جلوبەرگی خەڵک هێنایان هێنایان زەلامی وابوو جیازی هێنابوو حەو مانگە گەڕا کەسێ پێی بڵێ ئەم جیازە چی ئەو چۆن نەکرێت تۆ نەیەزانی ئەمانە حەرامن خەڵکینە خەڵکینە ئەمە دنیاە ئێ شتێتە ڕوویە ئەوە پێم وتن ئەو کاتەی ژوتم سیارەی علوج مەێنن ئیسەی ژەڵێم هەر حەرامن و هەر حەرام و هەر حەرام ڕەقەمی بۆ کراوە هیچ نیە ئەو ڕەقەمە ئەوە مرور کردوێتی بۆی زەریبەی لێ بسێنێ بۆیە گەر حادیسەیەکی کرد ڕەقەمەکەی بنوسرێ یەک سەیارە لەوەی کە هاتووە هی حکوومەت بێ هی ئەهلی بێ هی ڕئیسی ئەمنی عام و ئیسیخباراتی عام بێ بۆ کەس حەڵاڵ نییە ئەگەر لێرە لە عێراق حکوومەت هەیە ئەبێ ئەو مەمتەلەکاتە بگەڕێتەوە بۆ ئەو حکومەت و بۆ ئەو بەیتولمالەی هینی عێراقیەکانە نابێ من بیبەم من چوار و دەبەرم تۆش زڵتەی چاو بێ ناکرێت با نەڕۆم المهم لەم هیجرەتە ئەم دەرسە فێر ببی لە بیر نەچێ بۆ پێغەمەری خواسەوسە لەم عەلی دانێ لە شوێنەکەی دووە دەفی هەیە یەکەم وابزانن پێغەمەر لە ماڵەوە ماوە چونکە بە بەتانەکەی ئەو خۆی پێچاوەتەوە بە عەباکەی ئەو بە شاڵەکەی ئەو خۆی پێچاوەتەوە کە سەیری ئەکەن لە کونی دەرگاوە هەر لەوێیە تا ڕۆژ ئەبێتەوە نازانن تا عەلی یەتە دەرەوە نازان پێغەمبەری خوا لەوێ نەماوە دوور ئەکەوێتەوە ئیشی دووەمی عەلی چی بوو گەڕاندنەوەی ئەمانەتەکانە ئەوە ماڵی فلانە کەس ئەوە ماڵی فلانە کەس ئەوە دوکانی فلانە کەس پێڵێ یەکە یەکە کەواتە تۆی مسلمان دەرزوەر بگرە لە خەسەخانە بە اللە ئەزانی حەرامە. گڵۆپەکەی دڵی نیە؟ ئیشارەتی سور لێدا بەس خۆت ئەخەڵەتێنی. بل یرید الانسان لیفجر امامه کاتێ ئەتەوێ تاوانێ بکەی یسئل ایان یوم القیامە کورە کاکە قابیلە لە قیامەتا خوا هەموو شتەمان لێ پرسێتەوە نا نەکەی ئەوە ئەوە کەوتنە ڕێ ڕۆشتن کاروان گەیشتە مەدینە و پێغەمبەری خوا لە مەدینە مزگەوت دروستەکا برایەتی لە بەینی مەکەی و مەدینەی مهاجیر و ئەنسارە دروستەکا وەسیقەی مەدینە ئەنووسێتەوە ئەمە زۆر مهمە بۆچی پێغەمبەر خوا مەکە بەجێ هێڵێ صلی الله علیه وسلم فەلسفەی کۆچ چییە ئایا حەزی لە شاری خۆی نییە ئایا پێغەمبەر حەزی لەوە نییە نوێژێکی بە سەد هەزار نوێژ بۆ بنووسرێ لە مەکەیا لە بەیتا ئەی بۆ بەجێ ئەهێڵێ؟ شتێکی لەوە گەورەتر هەیە شتێکی لەوە گەورەتر هەیە نوێژێ بە سەد هەزار نوێژ بێ لە ژێر زوڵم و زۆرە بە عمل نایە پێغەمەری خوا بە دوای ئازادکردنی ئادەمیزادا مەکە بەجێ هێڵێ زێدی خۆی بەجێ هێڵێ ئەگەر ڕێ شوێنێک بدۆزێتەوە بتوانێ ئینسان حڕتیایە بڵێ لا الە الا اللە محمد رسول اللە بڵێ من بەندەی خوام بڵێ ئادەمیزاد ئێمە هەموومان برای یەکین کەس لە کەس زیاتر نییە کچ زیندە بەتاڵ نەکرێ بەندە لێی نەدرێ پێغەمبەری خوا بە دوای ئەوە ئەگەڕێ بۆ ئازادی کۆچی کرد ماڵی بەجێهێشت بەیتی بەجێهێشت مینا و مزدەلیفە و عەرەفاتی بەجێهێشت کەواتە تۆی بەڕێز ئەبێ ئاگاو لێ بێ ئەبێ لە شوێنێکا خوا، پێغەمبەری خوا، ئیسلامی خوا، قورئانی خوا، حەڵاڵی خوا کەوتە خەتەر ئەبێ ئەو شوێنە بەجێ بێڵی نەڵێ ئەی دوکانەکەم ئەی وەزیفەکەم نابێ ئەبێ بەجێی بێڵی ئەبێ بیگۆڕی ئەبێ هەوڵبەی نەیەڵی ئەو شتە بکرێ نەک ڕاکەی بە دوای حەرامە ئەوسا خەتخەتێنمانەکرد مناڵ بووین بەردەکە کەوتە قەراخی خەتەکەمان و ئاوخۆرێ هێشتا نەچووەتە دەرەوە ئەم خەڵکە هەمووی بەدوای ئاوە خۆرا ئەگەڕێ بەدوای حەرامە ئەگەڕێ دەمی لێ گیر بووە بەس ئەڵێ بەشکمە خوایە حەرام نەبێ کاکە گیان خوا ناخەڵەتێ خوا فێڵی لێ ناکرێ خوا محتاجی نوێژی من و ڕۆژی تۆ و زەکاتی فلان نییە خۆمان محتاجی خواین لەبەرەوە ئاگاو لێبێ لەبەر ئەوە ئەبێ ئاگامان لێ بێ ئایا ئیمڕۆ ئێمە ئەتوانین کۆچکەین لێرەوە بۆ شوێنێکی تر نە لا هیجرەتە بعد الفتح دوای فتحی مەکە کرای تر هیجرەت نەماوە کۆچ بڵێ لەمەوە کۆچەکەم بۆ بەڵام هیجرەت کە لە نادانی لە گەندەڵی لە خراپە لە گەڕەکێکایی سوکایەتی بەخوا و بە ئەخلاق تیاکرێ و گەڕەکە بەجێ بێڵە بچۆ شوێنێکی تر ئەوە هیجرەتە لە شارێکایی ناتوانی بە ئازادی ئەوەی کە خوا داوای ئەکات بیڵێی شوێنێکی ترت دەست ئەکەوێت لەم سەر زەویە بڕۆ بۆ ئەوێ بۆ ئەوەی کەوا بتوانی بە ئازادی خوا بپەرستی باسی خوا بکەی دینی خوا پایەدار بکەی و بیگەیەنی بە مختصر چوار نمونەتان بۆ باسەکەم چوار سەحابە کە کۆچیان کردووە یەکێک لەوانە لەو سەحابانە ئالی سەلەمەیان پێوترێ ئەبوو سەلەمە و ئوم سەلەمە و سەلەمەی کوڕیان خێزانێک بوون ژنێک و مێردێک و مناڵێ ئەم پیاوە ئەبوو سەلەمە زوو مسلمان بوو ژنێکی هەبوو لەگەڵ کوڕێکە کاتێک کە پێغەمەری خۆ ئەمری کرد بە هیجرا ئەبوو سەلەمە کەوتە ڕێ و ڕۆشت بۆ مەدینە ژن و مناڵەکەشی لەگەڵ یان ڕۆشتن کە سوکاری ژنەکە وتیان بابە تۆ خۆت ئەڕۆی ئێمە نایەڵین کچەکەمان بەری هەر یەک عەشیرەتیش بوون تیان نایەڵین بیبەی زۆریان لێ کرد کچەکەیان بوو ژنەکەیان لێ سندەوە تیان وەڵا نایەڵین بڕۆی ژن دەستی کرد بە گریان هاتەوە اینجا کوڕەکەیشی نان یەڵا کوڕەکەیش با وتیان ژنەکە نەڕوا کوڕەکە بێ لەگەڵ ژنەکە بێ من چی لێ بکەم من کوڕەبا لەگەڵ دایکیا بێ دایکی بێتاقەت نەبێ کەس و کاری ئەبوو سەلەمە یانی پیاوەکە لەگەڵ کەسوکاری ژنەکە بوو بە شەڕیان لەسەر مناڵەکە ئەمەی وەڵام مناڵی ئەمەی ئەوەی وەڵام مناڵی ئەمێ ڕان کێشا باڵیان ئەم بەلایەک باڵێکی ئەو بەلا باڵیان لە بنیێنە ینی لە جێ چوو مناڵەکە دەستی کرد بە گریان وتر وازیان لێنە ئەلموی مناڵەکەیان دایەوە بە دایکی و لای دایکەکە بوو یەک ساڵی ڕێک ئەم ژنە نا مناڵەکە لای کەسوکاری مێردەکەیە لە ژنەکەیان سەندۆ یەک ساڵی ڕێک ئەم ژنە ئەڕوا لەو شوێنەی جیان کردووە لە مێردەکەی دەسەکا بە گریان ئەو دیمەنەی لەبەرچاوە لەوێ بیرەکاتەوە پیاوەکەی چۆن ڕۆی چۆن ئەمیان جیاکردەوە لە پیاوەکەی مناڵەکەیان چۆن لێسن یەک ساڵ چاوەڕوانییەکە حج دوای ساڵ یەکێ لە خزمەکانی مێردەکەی پیاوێکی تۆزێ دەسەڵاتدارە بێ ناودارە بێ ئەڕا تەکلیفیان لێ کەڵێ بابە بیکەن بە خاتری خوا ساڵێکە ئەو ژنەرە ئەگری ژیر نابێتەوە ڕێگەی بن با بڕە ئەڵەن دەی باشە لەسەر قسەی تۆ ئێمەی تر کارمان بەسەریوە نەماوە با بڕە ئەڵێ وەرە داکی سەلەمە ئەوەی تر تۆ ئازادی ئەڕۆی ناڕۆی کەیفی خۆتە اینجا مناڵەکەیشی ئەدەنەوە مناڵەکە ئەدەنەوە و باوشەکە بە مناڵەکە ساڵێکە نەیبینیوە ئیتر لە خۆشیانە ئەکەوێتە ڕێ لە مەکەوە بۆ مەدینە چەند سەد کیلۆمەتر پێنج سەد کیلۆمەتر بە چی بە پێ بە پێ بۆ بازار بۆ قەیسەری بۆ میکیاج بۆ سنتەر بۆ ئارایشگا بۆچی لە مەکەوە بۆ مەدینە بۆ لەبەر خوا بۆ ڕازیکردنی خوا بۆ دەستکەوتنی بەهەشت بەهەشت بەهەشت بە ژنان ئەڵێم بە کچان ئەڵێم ئێوە زان خەریکی چین ئەم سوڕانەیە و ئەم لۆژە لۆژی ناو بازاڕە یعنی چی ئەم بێ حیجابی و بێ سەروبەرێ یعنی چی بەتەمای بەهەشتیشن مسڵمانەکان دیندارەکان ڕۆژوگرەکان شەو نوێژکەرەکان وتی ئەوە بۆ کوێ ڕۆی عوسمانی کوڕی تەلحە مشریکیشە بتپەرستە وتی ئەوە بۆ کوێ ڕۆی ژنەکە تیۆڵا ڕم بۆ مەدینە وتی ئەکێو لەگەڵا تیۆڵا کەس ئەم کوڕم نەبێ و خواگیان ئیتر کەسم لەگەڵا نییە وتی ئەی بەچیە ڕۆی وتی وڵا بە پێ تیدەی چۆن ئەتوانی وتی ئەڵا ئەڕۆم غیرەت لەناو لەناو خەڵکا بوو زۆر خۆشە شەهامەت ئەم پیاوە کافرە دژمنی ئەم پیاوە و ژنەکەیەتی کە لەسەر دینی محەممەدن بەڵام شەهامەت ڕێگەی نادا ئەم ژنە و ئەم مناڵە بە پێ 500 کیلومتر ببن ئەڵێ بوەسە حشتەکەی پاڵەخا ژنەکە و مناڵەکە سواری حوشترەکەی خۆیەکە، تەبعەن ئاوی پێیە، نانی پێیە، ڕایەکێشێ، لە مەکەوە بۆ مەدینە پێنج سەد کیلۆمەتر، پێنج سەد کیلۆمەتر ژنێک ڕاکێشێت بە حوشتری خۆی، ئەوان بە سواری ئەم بە پیادە لەسەر دینیشی نییە، ئەیگەیەنێتە قوبا، مزگەوتی قوبا زانن عەمرە کارو حاجیەکان پێش ئەوەی بگەیتە مەدینە ئەوسا تۆزێ دوور بووە لە مەدینە ئیسا تێکەڵ بووە بە یەک وا لە ناوی مەدینە کە ئەڵێ ئەوە قوبایە وەکو بڵێن یەکێک بۆ نمونە لە خوارەوە بێ بگاتە لای سەیتەرێکە بڵێ کاکەی ترەوە شوێنەکەتە دادەگیان دایانە بەزێنێ وەڵێ دەی خواحافیستان بێ یاخوا ئەمیش زۆر مەمنونی ئەبێ و کابرا ئەگەڕێتەوە یەتەوە بۆ مەکە ئەبێ بەم ڕۆحە لە ناو کۆچا بژین، ئەبێ کۆچ بکەین لە بێدینی، لە بەدڕەوشتی، لە درۆ، لە خیانەت، لە نەزەر، لە غەیبەت، لە کوفر، لە بێ حیجابی، لە تەئیدی زاڵم، لە چەپڵە لێدانی درۆینە، لە شایەتی ناهەقی، لە حەرام خواردن، لە میرات خواردن، لە مارەیی خواردن، لە بەین تێکدان، لە دزی، لە درۆ، کابرا سەو پیاوی کوشتوە تۆ چۆن چەپڵەی بۆ لێدەی تۆ چۆن شایەتومان بە حاڵیایەنی بە کوێی دڵت خۆشە کابرا کوفری یەناوە بۆ ئەم مەملەکەتە سەری لە لە گەنجیە وڵاتە تێک داوە تیاترۆخانەی کردووەتەوە مەساجیان بۆ هێناین تربیە نەما ئەخلاق نەما زەراعە نەما توجارە نەما باخداری نەما پەموو شووتی گوڵە بە ڕۆژەو کوولەکەی شارەزوور نەما، بامێی نەما، شتی قەڵب و قۆڕیان هێناوەتە مڵات. تۆیش نوێژیەکەی بەڵام لەو لاوە دڵت لە بارەگایە، دڵت لە مقەڕە، لەگەڵ جەنابی کاک فڵان و لالۆ فڵان و خاڵۆ فڵان و کێوکیایت. المرء مع من احبه کێت خۆشەوێت لەگەڵ ئەوە حەشرەکرێی. لەگەڵ ئەوە حەشرەکرێی نەڵێی لە مزگەوت لەگەڵ مەلا تاهیرا نوێژم کرد دڵت حسێبە دڵت لەگەڵ کیایە دڵت بۆ کوێ ئەڕوانێ ئەگەر قسەیان وت بەخوا موچڕکەیە بە بەهنتاها ئەگەر قسەیان وت بە ڕیسی حیزبەکە و قبوڵیەکەی ملشلەکەی سەرکزەکەی جیا وەکو شێر ڕاپەڕی چۆن قسەڵێن بە حیزبی من بە گەورەی من بە جەماعەتی من ئێمە خوێنمان داوە و وامان کردو وامان کردو ئەوە دینی تۆیە ئەوە دینی تۆیە نێژە مردووەکە دینی تۆ نییە ڕۆژۆ مردوەکە دینی تۆ نییە جنێوە درێ بەخوا بە قورآن بە پێغەمەر بە ئیسلام بە حەیا بە حەڵاڵ هیچ من چی بکەم خۆ من خزمی خوا نیم نعوذ بالله ئای بۆ خزمی ئەو زاڵمانەی ئای بۆ خزمی ئەو زۆردارانەی هەر ڕۆژەی ستوچێ لە دینەکەت ئەکەنەوە هەر ڕۆژەی پارچەیەکی لێ ئەکەنەوە بۆ ئەوەی کافر و جوولەکە و مەسیحی و فلان و فیسار ڕازی بێ لێیان هەر ڕۆژە سوچێک لەم دینە ئەکەنەوە ولن ترضا عنك اليهود ولا النصارى پێیان ئەڵێم کاکە گیان بەخوا لێتان ڕازی نابن بەخوا کلک و گوێی ئەم ئیسلامەشکەن لێتان ڕازی نابن بەخوا ڕازی نابن لەوە زیاتر کاتان ناگرم خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا ڕەحمان پێ بکە نەخۆشەکانمان شیفا بدا ئیسلاحی حاڵی زینەکانمان بکە